سامان و خاو خێزانمان مەشغولیان کردین نەیان هێشت بێین بۆ غەزا لەبەر ئەوە داوای لێبوردنمان بۆ بکە ئەوەی بە زمانیان دەیڵێن لە دڵیاندا نیە بڵێ جا چێ لە بەرامبەر خوادا هیچی بەدەستە بۆتان ئەگەر خوا زیانێکی بۆتان بوێ یا سود و قازانجێکی بۆتان بوێ لێمان گەڕێن با شوێنتان کەوین دەیانەوێ وتەی خوا کە دەستکەوتەکانی خەیبەرە بۆ بەشدارانی حودەیبیە بگۆڕن ئەی محمد صلی اللە علیه وسلم بڵێ هەرگیز نابێ شوێنمان کەون چونکە پێشتر خوا دەربارەتان هەروای فەرمووە سوێند بەخوا بێگومان خوا ڕازی بوو لەو ئیماندارانەی کە پەیمانیان پێدایت لە ژێر درەختەکەدا لە حودەیبیە جا خوا ئاگادار بوو بەوەی لە دڵیاندایە بۆیە دڵنیایی و ئارامی بۆ ناردن و پاداشتی دانەوە بە سەرکەوتنێکی نزیک کە ئازادکردنی خەیبەر بوو. خوازاڵی دەکردن بەسەر مەککە لەو ساڵەدا ئەگەر پیاو و ئافرەتانی ئیماندار نەبوایە لەناو کافرانی مەککەدا کە ئێوە نەتان دەناسین پێتان پیادەنان و دەتانکوشتن جا بەهۆیانەوە تووشی تاوان دەبوون بێ ئەوەی بزانن جا خواش دڵنیایی و ئارامی خۆی ناردە خوارەوە بۆ پێغەمبەر صلی اللە علیه وسلم و ئیمانداران و باوەڕدارانی پابەند کرد بە وشەی لا اله الا اللە محمد رسول اللە وە و ئەوان بەو وشەیە شیاو تر بوون و خاوەنی بوون ئەو باوەڕدارانەش کە لەگەڵیدان، بەرامبەر بێباوەڕان توند و تیژن و لە نێوان خۆیاندا بە بەزەیین. دەیانبینی هەمیشە لە کڕنووش و سوجدەبردندان، داوای بەهرە و ڕەزامەندی خودا دەکەن. نیشانەیان لەناو چاوانیاندا دیارە، بەهۆی زۆر سوجدەبردنیانەوە. ئەوە نموونەیانە لە تەوڕاتدا. وە نموونەشیان لە ئینجیلدا وەکو کشتوکاڵێک وایە چەکەرەی دەرکردبێ و سەوز بووبێ، ئینجا چەکەرەکەی بەهێز کردبێ و قایم بووبێ، جا لەسەر لاشچی خۆی ڕێک وەستابێ، ئەوەندە جوان بێ جۆتیارەکانی سەرسام کردبێ، تا بە زۆربوونی هاوەڵانی داخ و مەراق بدا بە کافران، خوا بەڵێنی داوە بەوانەیان کە باوەڕیان هێناوە و کردەوەی چاکەیان کردووە بە لێبوردن و پاداشتی گەورە کە بەهەشتە.